بەسەرهاتی ڕۆشتنی گوڵنار بۆ لای دایکی بۆ پرسینی هەواڵی کوڕەکەی هەر چاوەڕێی گەڕانەوەی بوو، هەر چەند ڕۆژێک توانی چاوەڕوانی بکا، لەبەر ئەو هات و خۆی بە دەریادا کرد و چوو بۆ لای دایکی، دایکی لەبەری هەستا و ئامێزی بۆ گرتەوە، ئەمجا کچە ئامۆزاکانی، ئەمجا پرسیاری بەدر باسمی لێ کردن، دایکی وتی خۆی و خاڵی هاتن، ئەمجا خاڵی هەرچی زێڕ و یاقوت و مەرجان هەبوو لەگەڵ خۆیدا بردی و بەدر باسمیش لەگەڵیدا چون بۆ لای شا سەمەندەل، بۆ خوازبێنی کچەکەی، بەڵام شا سەمەندەل کردی بە شەڕە قسە لەگەڵیدا، منیش ناچار نزیکەی دوو هەزار سەربازێکم ناردە یارمەتی دانی براکەت، جەنگ بەرپا بوو، خوا براکەتی سەرخست بەسەر شا سەمەندەلدا، سوپاکەی تیاچوو، پاسەوانانی شا کوژران، شا سەمەندەلی قۆڵبەست کرد. تومەز بەدر باسم کە بیستویەتی جەنگ بەرپا بووە بێ ئەوەی ئێمە ئاگادار بکاتەوە هەڵاتووە. ئیدی ئاگامان لێی نەماوە. ئەمجا گوڵناری دەریا هەواڵی ساڵحی برای پرسی دایکی وتی کچەکەم ئێستا لەسەر تەختی شاهانەی شاسەمەندەل دانیشتووە ئیدی سەربازێکی زۆری ناردۆ تاکو بگەڕێن بۆ بە دەرباسم و شازادە جەوهرە گوڵنار کامەی بیست خەم و پەژارە دایگرت زۆریش لە براکەی تووڕە بوو کە بەبێ ڕێپێدانی کوڕەکەی بردووە بۆ ناو دەریا ئەم جاوتی دایە گیان بێەوەی پاشای مردم ئاگادار بێ هاتوومەتە نێو دەریا ئێستا خەمی پاشاشمە ئەترسم کە هەمووس پاکەی بنێرێ بە شوێنمدا مەملەکەتەکەش لە دەست بدا بۆیە ئەگەڕێمەوە بەناڕاستەوخۆ مەملەکەت بەڕێوە ئەبم تا پشت بەخوا کوڕەکەم ئەگەڕێتەوە کوڕەکەم پشتگوێ مەخەن ئەوەندە بزانن ئەگەر کوڕەکەم شتێکی لێبێ ئیدی منیشتیاچم دایکی وتی، بێخەم بە کچی خۆم. ئەمجا چەند کەسێکی نارد تاکوو بۆ کوڕەکەی بگەڕێن. دایکی بەدر باسمیش بە چاوی فرمێسکە و دڵشکاوییەوە گەڕایەوە. لەو لاشەوە بەدر باسم کە شازادە جەوهەرە سیحری لێ کرد و بە باڵندەیی ناردی بۆ دورگەی تینوان و بە کەنیزەکەی وت، با لەوێ لە تینواندا کوێر ببێت و بمرێ ئەوە بوو کەنیزەکەکە لەو دوورگەیە دڵی نەهات دایبنێ و بردی بۆ دوورگەیەکی پڕ ڕەز و باخ و جۆگەلە و ئاو و درەختی بەردار چەند شەو و چەند ڕۆژ لەوێ دامایە و بێەوەی بزانێ ڕوو لە کوێ بکات و بفرێ ڕۆژێکیان ڕاوچێک ڕووی کردە ئەو ناوچەی بەدرباسم ئەگەڕا تاک و نێچیرێک ڕاو بکات و ماڵ و مناڵی پێ بەخێوکە لە پرێکدا ئەو باڵندە سپیەی بینی کە هێندە جوان بوو بەرامبەرەکەی سەرسامە کرد پەڕە سپیەکانی بریسکەی ئەهات دەنوک و قاچەکانی سوور ئەویش خێرا تۆڕەکەی هەڵدایە سەری و بە دەرباسم بوو بە ژێریەوە ڕاوچی لە تۆڕەکەی کردەوە هێندەی بەلاوە جوان بوو دڵی نەهات سەری ببڕێ بۆیە بردی بۆ شار و لە دڵی خۆی داوەتیەی فرۆشم هێندە جوانە پارێکی باشەکە یەکێک لە بازاڕ بینی لێی پرسی کاکی ڕاوچی ئەم باڵندە جوانە بایی چەندە؟ ڕاوچی پرسی ئەگەر پێت بفرۆشم چی لێکەی؟ ئەویش وتی سەری ئەبڕم و ئەیبرژێنم. ڕاوچی پرسی جا توخوا کێ دڵی دێنێ ئەم باڵندە جوانە سەر ببڕێ؟ ئەمجا وتی جا بۆ نەیفرۆشم بە پاشا بەس نییە ئەو بەخێوی ئەکات و چێژ لە سەیرکردنی ئەبینێ؟ پارەی زۆرتریشم ئەداتێ. چونکە چەندین ساڵە من ڕاوی سەرزەوی و نێو دەریاکەم هێشتا باڵندەی وا جوانم نەدیوە بەو خوای نایفرۆشم ئەم جاڕاوچی بەرەو کۆشکی شاچوو شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد وتی کە پاشا و باڵندە سپیە جوانەی بینی زۆر پێی جوان بوو ویستی باڵندەکە بکڕێ دوای ئەوەی ڕاوچیان هێنا بەردەم پاشا لی پرسیێن باڵندە فرۆشیت ڕاوچی وتی نەخێر من هێناومە خەڵاتی پاشای بکەم پاشا پێکەنی و لێ وەرگرت و دە دیناری خەڵات پێدا ڕاوچی وەری گرت و کڕنوشی بۆ بردو ڕۆیشت خزمەتکارەکە باڵندەکەی بردە کۆشک و لە قەفەزێکی زۆر جوانی خست خواردن و خواردنەوەی بۆ لە قەفەز کرد و هەڵیواسی پاشا خزمەتکارەکەی بان کرد و وتی ئادەی باڵندەکە بهێنە با سەیرێکی بکەم بەڕاستی باڵندێکی جوانە خزمەتکار قەفەزەکەی خستە بەردەستی پاشا سەرنجیدا خواردنەکەی کەمی نەکردبوو پاشاوتی بەو خۆیان نازانم چیە خوا تاکو بۆی ئامادە بکەم ئەمجا باڵندەکەی هێنایە دەر لە قەفەز باڵندەش خێرا چووە سەر سفرەکەی پاشا دەستی کرد بە خواردنی گۆشتی برژا و برنج و میوە پاشا زۆری پێخۆش بوو هەروها کەسانی دەوروبەری سەریان لەو باڵندەیە سوڕما پاشا بە کۆی لەو خزمەتکاران و کەنیزەکانی دەوروبەری وت لە ژیانمدا نەمدیوە باڵندە بەم شێوەی خواردنی مرۆڤ بخوا ئەمجا پاشا نردی بە شوێن ژنەکەیدا بێت سەیری ئەم باڵندە جوانە بکا. خزمەتکارێک چوو بە هاوسەرەکەی وت، خاتوونەکەم پاشا داوا دەکا کە بچیت ئەو باڵندە سەیرە ببینی کە کڕیوێتی. کە سفرەمان بۆ پاشا ڕازاندەوە ئەو باڵندەیە خۆی دا بە دەرگای قەفەزەکەیدا و هاتە خوارەوە و چووە سەر سفرەی پاشا و لە هەموو خواردنەکانی خوارد. هەستە خاتوونەکەم! وەرە سەیری تا بڵێی باڵندەیەکی جوانە شتێکە لە سیر و سەمەرەکانی جیهان هاوسری پاشا شتەکەی لا شیرین بوو شوێن خزمەتکار کەوت بۆ ژووری پاشا کە سەیری کرد بەلایەوە زۆر جوان بوو ورتر سەرنجی داگەڕای و دواوە سەر پۆشەکەی دایەوە بەسەریدا پاشا لێ چوە پێشوتی ئەمە بۆ ڕووددا پۆشی خۆ ژوورەکە هەر خۆم و خۆتی و خزمەتکارانی تایە ژنەکەی وتی پاشا مە باڵندە نیە و مرۆڤێکە وەکو تۆ پاشا پێی وت درۆکەی کەی ئێستا کاتی سوعبەتە ژنەکەی وتی بەو خویە نە سوعبەتەکەم و نەدرۆکەم ئەم باڵندەیە شا بەدر باسمە و کوڕی شا شەهرمانە پاشای ئەجەم و دایکی ناوی گوڵناری دەریایە پاشا لێی پرسی ئەی چۆن بووە بەم باڵندەیە ژنەکەی وتی شازادە جەوهرەی کچی سەمەندەل شا سیحری لێ کردووە ئەم جا بەسەرهاتەکەی بۆ پاشا جێڕایەوە کە چۆن چۆتە خوازبێنی بەڵام پاشای باوکی دەستی ناوە بە ڕووی ساڵحی خاڵی ئەم باڵندەیەوە ئەویش لی هاتووەتە دەست و تەخت و تاراجی پاشایەتی تێکداوە سەمەندەل شایشی بەدیل گرتووە کە پاشا ئەمەی بیست سەری سوڕما ئەم جاوتی ئەگەر منت خۆشەوێ هەرزووم سحرا لەسەر ئەم شا بەدر باسمە لابەرە با هێندە بەخەمەوە نەبێ دەستی شازادە جەوهرە بشکێ بڕوانە چەندە بێدینە و فێڵبازە ژنەکەی وتی دە پاشا پێی بڵێ با بچێتە ئەو ژووری گەنجینەیەوە پاشا فەرمانی دا بە باڵندەکە باڵندەش چووە گەنجینەکەوە ئەمجا داوای کوچەڵێگاوی کرد کە خزمەتکار بۆی هێنا هەندێ ورتە ورتی بەسەر کوچەڵەکەدا کرد کەوانی دی تێی نەئەگەیشتن ئەم جا بە دەنگی بەرزوتی لەبەر ڕەوایی ئەو ناوە گەورانە ئەو ئایەتە سەنگینانە بۆ خاتری دروستکەری زەوی و ئاسمانەکان زیندوو کەرەوەی مردوان دابەشکاری ڕۆزی زیندوان لەم شێوە بچۆ دەرەوە و بگەڕێوە ئەو شێوەی خوا خۆی دروستی کردوە. هێشتا قسەکەی و سوێندەکەی تەواو نەکرد بوو باڵندەکە خۆی ڕاوەشاند و گەڕایەوە شێوەی ئادەمی زادی جارانی پاشا سەرنجی دا ئەمە لاوێکە هێندە جوانە لە شێوەیدا لە سەرزەوی نییە کەشا بە دەرباسم سەیری دەوروبەری کردوتی لا ئیلاهی لە الله محەممەد ڕسول الله سبحان الله خالیق الخلاق ومەقدر الأرزاق ئەمجا دەستی پاشای ماچ کرد و نزای مانەوەی بۆ پاشا کرد پاشاش سەری بە دەرباسمی ماچ کردوتی ئەی بە دەرباسم بەسەرهاتی خۆتمان بۆ بگێڕەوە شا بە دەرباسم هەرچیەکی بەسەرهات بوو بۆی جێڕایەوە پاشا سەری سوورما لە بەسەرهاتی بە دەرباسمم جاوتی خوا لەو سحرێژ ڕزگاری کردیت ئێستا بەتەمای چی بکەیت بە دەرباسم وتی ئێستا داواتان لە یەکەم یارمەتیم بدەن کەشتێکم بۆ ئامادە بکەن لەگەڵ چەند خزمەتکار و هەندێ شتومەک چونکە ماوەیەکی زۆرە لە مەملەکەتەکەم بەدوورم، خوا بکا دەوڵەتەکەم لە دەست دەرنەچووبێ. خەمێکی ترم دایکمە، چونکە لێم ڕوونە لەبەرئەوەی نازانێ کە من لە کوێم، زیندووم یان مردووم. لێم ڕوونە دایکم بە سەر دنیاوە نەماوە مردووە، بۆیە تکات لێ ئەکەم ئەو پاپۆڕەم زوو بۆ ئامادە بکا. پاشاکە سەیری ئەو جوانی و شۆخ و شەنگیەی کرد و وتی بە چاوان، ئەمجا فەرمانی دا پاپۆڕێکیان بۆ ئامادە کرد. چی پێویستی ڕێگا هەبوو بۆیان تێکرد و باریان کرد دوای ئەوەی خواحافیزی لە پاشا کرد سواری پاپۆڕ بوو بە دەریادا کەوتە ڕێ شەپۆلی دەریا دەستی پێکرد پاپۆر دەمێک بەرزە بۆ دەمێکیش نزمە بوو کە بە دەریاوانەکانیش زەوت نەکرا بەم شێوەیە بەڕێوە بوون تا گەیشتە بەردەم یەکێک لە گابەردەکانی دەریا پاپۆڕ خۆی دا بەو گابەردەدا و تێشکا هەرچی لە پاپۆڕەکەدا بوو ژێر ئاو کەوتەنیا پاشا بە درباسم نەبێ کە خۆی فرێدا سەر پارچە تەختەیەکی پاپۆڕە شکاوەکە تەختە بەسەر ئاوەکەوە ڕات بێ ئەوەی بە درباسم بزانێ بۆ کوێ چێ کە هیچی بەدەست نەبوو سێشە و سێ ڕۆژ بەسەر ئاوە بوو ڕۆژی چوارەم تەختەکەی ژێری بەرە و کەنارێک بووە لە کەناری دەریادا بەزی شارێکی سپی بینی کە هێندە سپی بوو لە کۆترە چوو بەڵام باڵەخانەکانی بڵند بوون، دیواری چوار دەوری شار تۆکمە بوو، شەپۆلی دەریا خۆی ئەماڵی بە دیواری پەرژینی شاردا. کە بەدرباسم ئەم دوورگەی بینی زۆر دڵخۆش بوو، چونکە دەستی لە ژیان شتبوو، هێندەی برسی و تینوو بوو، هێندەی زانی بەلێشا و کەرگەل و کۆمەڵە هێستری زۆر و ڕەوە ئەسپ بۆی هاتن، کەللەیان پێدا کێشا و نەیانەهێشت بەدرباسم بچێتە شارەکەوە. ئەمجا کەوتە گەڕان بەو کەناری دەریایەدا بەڵام یەک ئادەمی زادی نەبینی لە خۆی پرسی باشە ئەی ئەم شارە کوێیە خۆ من ئادەمی زادێکم نەبینی هەر ڕۆیشت کە خۆشی نێزانی بۆ کوێ ڕوە پیرێکی بەقاڵی بینی کەویش بە درباسمی بینی سلاوی لێکرد و ئەم وەڵامی دایەوە کە سەیری پیرەی کرد زۆر پیرێکی جوان بوو ئەویش لە بە درباسمی پرسی ئەیلا و چی تۆی گەیاندە ئەم شارە ئەویش هەرچیەکی بەسەر هاتبوو بۆی جێڕایەوە پیرەش بە سەرهاتەکەی پێسەیر بوو ئەم جالەی پرسی لە ڕێگا کەست نەبینی بە دەرباسەمەتی مامە پیرە من ئەوەم پێسەیرە ئەو شارە مەزنە ئادەمی زادێکی تیانە بوو پیرەوتی کوڕەکەم بچۆ دوکانەکەەوە باتیانەچی بە دەرباسم مەقسەی کرد و خۆی کرد بە دوکانەکەدا پیرە چوو تۆزێ خواردنی بۆ هێناوتی کوڕەکەم بچۆ ناو دوکانەکەەوە پەنا بخوا پەنا بەو کەسەی لە دەست ئەو ژنە شەیتانە ڕزگاری کردویت بە دەرباسم زۆر ترسا ئەم جا هەندێک خواردنی خوارد و دوایی دەستی شت سێرێکی پیرەمێدەکەی کردوتی ئەرێ ئەو قسانە چی بوو منت لەم شارە و دانیشتوانی ترسان پیرەمێردی بە قاڵوتی کوڕەکەم ئەمە شاری ساحیرانە و پاشاکە ژنە ساحیرە ئەڵەی شەیتانە فێڵایی و زۆردارە ئەو هەموو کەر و هێستر و ئەسپانەی بینیتن مرۆڤ بوون وەکو من و تۆ بەڵام نامۆ بوون بەم شارە وەکو ئێستای تۆ ئەم پاشاژنە چل ڕۆژی ڕەبق ئەیگرێتە خۆی دوایی بە سحرێکا بەکەریان هێستریان ئەسب ئەمجا بەرەڵایەنەکە ئەوەی کە بۆ جێڕامە وتت خەریک بۆ بمخۆن ئەوانە ویستوانە نەچیتە شارەکەەوە تاکو وەکو ئەوان سحرت لێ نەکات و نەبیت بە ئاژەڵ ئەمجا بە بە دەرباسمی وت ئێستا بە تەنیا خۆی خاوەنی هەموو شارەکەیە ئەم پاشاژنە ناوی لابە کەمانای ڕاستکەری ڕۆژە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەوی حەوت سەد و پەنجا و یەک. شەهرەزاد وتی کە شا بەدرباسم ئەم قسانەی لەو پیرەمێردە بی زۆر ترسا وەکو شۆڕەبی ناو ئاو ئەلەرزی وتی هێشتا بڕوا بەخۆم ناکەم لەو بەڵای سیحرە ڕزگارم بووە کەچی تووشی ترس و بەڵایەکی ترە بم لەوەی پێشوو خراپتر کەوتە بیرکردنەوە لەو بەڵایەنەی کە بەسەری هاتبوو کە پیرەمێردی بەقاڵ بینی بە دەرباسم زۆرە ترسێوتی کوڕەکەم لەسەر ئەم دوکانە دابنیشە و ترست نەبێ پاشا و هەموو دانیشتوانی ئەم شارە منیان خۆشەوێت و لە من ناپرسنەوە کە ئەمەی بیست هاتە بەر دووکان لێی دانیشت کەوتە سیرکردنی و خەڵکە خەڵکەکە بە دەرباسمیان بینی بە پیرەمێردی بەقاڵیان وت ئەم نێچیرە نوێیە ئەویش پێی وتن ئەمە برازامە بیستم باوکی مردووە ناردم بە شوێنیدا تاک و تەسکینی خەمی براکەمم پێبێ ئەوانی ژوتیان بەڕاستی کوڕێکی زۆر باش دیارە بەڵام ئەترسین شالاب پێی بزانێ غەدرت لێ بکات و بیبا ئەویش وتی پاشا لە قسەی من دەرناچێ خاتری منی ئەوێ هەر کە زانی برازای منە ئیدی ئازاری نادا دڵی منی پێ بئێشێ بە دەرباسم چەند مانگێک لای پیرەی بەقال مایەوە چونکە بەقالەکە بە دەرباسمی زۆر خۆشەویست ڕۆژێکیان وەکو جاران بە دەرباسم دوکانی کردەوە هێندەی زانی هزار کەسی شمشێر بەدەست هاتنە بەردەم دوکانەکەی کە جلوبەرگی ڕەنگا و ڕەنگیان لەبەردا بوو پشتێنی چنراو بە یاقووتیان لە پشتدا بوو، شمشێری هندیان بە دەستەوە بوو، ڕمیش بە دەستەکەی تریانەوە و سواری ئەسپی عەرەبی ببوون. سڵاویان کرد و لێیاندا ڕۆشتن. بە دوای ئەواندا هەزار کەنیزەک هاتن، هەر ئەدوت مانگن ئەدرەوشانەوە، چەند جۆر بەرگی نایابیان لەبەردا بوو کە بە دەزووی زێڕین نەخش کرابوون، هەموویان ڕمیان پێ بوو، سواری ئەسپی عەرەبی ببوون. هەموو ڕیان کردە دوکانەکەی پیرەی بەقاڵ کە شالابیان لە نێودا بوو کە شا بە دەرباسمی بینی لە دوکانەکەدا دانیشت بوو هێندە جوان بوو ئەدوت مانگی چواردەیە زۆر سەری سوڕما شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد وتی شا دابەزی چوە دوکانەکە و لێ دانیشت ئەم جاڕووی کردە بە قاڵەکە وتی ئەم کوڕە قۆزت لەکوێ بوو بەقاڵ وت ئێمە برازامە و چەند ڕۆژێکە هاتووە شاوتی ڕێم بدە لەگەڵ خۆم بیبم بیدوێنم بەقاڵەکەوتی ئەگەر بدەمێ سحری لێ ناکەی خاتو لابوتی بەڵێ سحری لێ ناکەم پیرەوتی کەوابوو سوێندم بۆ بخۆ خاتو لاب سوێندی بۆ خوارد کە نە ئازاری بدا نە سحری لێ بکە ئەمجا خاتو لا فەرمانی دا ئەسپێکی بۆ بێنن کە زۆر نایاب و جوان ڕازابێتەوە ڕەشمەکەی زێڕ بێ هەڵپوزی زینەکەی زێڕ بێت و گۆی زمڕود و نقێمی یاقوت بێ هەزار دیناریشی دا بە پیرەی بەقاڵ ئەمجا پێکەوە سوار بوون کوڕ هێندە شۆخ و باڵا ڕێک بوو خەڵکی کە لە ڕێگا سێری ئەو کوڕە شۆڕە سوارانە کرد سەرسامیە بوون لە هەمان کاتدا ئەیانوت تاوان ئەم کوڕە قۆزە سحری لێ بکرێ ئەم ژنە نەفرەت لێکراوە ئەو مەردە بەرێ هەرچەند بە دەرباسم گوێی لەو قسانەی خەڵک بوو بەڵام چاری نەبوو پەنای بەخوادا بوو ئەم جا خۆیان کرد بە کۆشکدا کە بە دەرباسمە و کۆشکەی بینی سەری لە جوانی و خۆشی سوڕما لە ژیانیدا کۆشکی بەو شێوەی نەدی بوو کە سەیری ڕەز و باخەکەی کرد لە دەیان جۆر باڵندە و بولبولی بینی کە هەریەکە و لە ئاوازێک ئەیخوێن. خاتوو لاپشا لە بەردەم پەنجەرەکەیدا وەستابوو ئەیڕوانی بەسەر ڕەز و باخکەدا. شوێنەکەی کە لێی دانیشتبوو جێی نووستنی بوو. بەدر باسم شایش لە لای دانیشتبوو ئەمجا فەرمانی دا سفرەیان هێنا کە زێڕین بوو چەندین جۆر خواردن دانرا تێریان خوارد و دەستیان شت ئەمجا چەندین قاپی زێڕینیان هێنا هەندێکیان گوڵدان بوون ئەوانی دی چەند جۆر شیرینیان تێدا بوو ئەمجا ژنە فەرمانی دا دەکەنی زەکی گۆرانی بێش دەست بەساز و ئودەوە ئامادەبن هێندە جوان و ناسک بوون چاو تێر نابوو لە سیرکردنیان پاشا پێکێکی دایە دەست بە دەرباسم و خۆشی پێکێکی گرت بەدەستەوە چەندیان توانی خواردیان پاشا فەرمانی دا با ئاوازەکان خۆش بن سەمای جوان بکەن بەدر باسم مەست بوو نامۆی خۆی بیرچووەوە لە دڵی خۆی داوت یەرگیز جێی ناهێڵم مڵک و سامانی ئەم ژنە لە هی من زۆرترە لە شازادە جەوهرەیش جوانترە لەو بەزم و ڕزمەدا بوون تاکو ئێوارە هات و دنیا تاریک بوو دیوار کۆ و مۆمیان داگیرسان شەویش تاکو ماندوو بوون لە ئاهەنگدا بوون ئەمجا پاشا فەرمانی دا نوێن بۆ بەدرباسم دابخرێت و بنوێت ئەمجا خۆشی چوە جێگەی خۆیەوە دوای ئەوەی کەنیزەکان نرد بۆ حەوانەوە شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو.